ئەڵقەی چل و سێ. ڕازومیخین حەزی لە بڵاوکردنەوەی کتێب بوو دوو ساڵی ڕێک بوو ئەو کاری بۆ خەڵکی ترە کرد لە کاتێکدا کە سێ زمانی بێگانی تا ڕادێک باشەزانی هەرچەندە شەش ڕۆژ لەوە بەر بەڕاستکۆڵنییکۆفی وتبوو کە زمانە ئەڵمانەکەی چاک نییە بەڵام بەو مەبەستە ئەوەی پێ وتبوو کە ڕاسکۆڵنیکۆف قایل بکا نیوەی کاری وەرگێڕانەکەی بخاتە ئەستۆی خۆی و لە باتی ئەوە سێ ڕۆبڵ وەربگرێ، بەڵام لەو بارەیەوە درۆیە کرد و ڕاسکۆڵنیکۆفیش ئەیزانی درۆکە. ڕازۆمیخین بە گەرمییەکی لەو بەر زیاترەوە وتی، بۆچی؟ بۆچی لەم دەرفەتەی هاتۆتە بەر دەستمان سوود نەبینین، لە حاڵێکدا کە یەکێک لە گرنگترین کەرەستەکانی ئەو کارە کە پارەیە لە بەر دەستماندایە؟ هەڵبەت ئەبێت هەوڵی زۆری بۆ بدەین ئێمەیش ئەو زەحمەتەی بۆ کێشین یعنی ئێوە ئاف دوتیا ڕۆمانۆڤنا من و ڕودیا گەلێک بڵاوکراوەکانی ئستا دەرامەتێکی باشیان هەیە گرنگەوە بزانین کامە وەرگێڕان پێویستە پێکەوە هەم وەرگێران هەم بڵاوکردنەوە خوێندنیژەکەین هەنووکە منەتوانم بە کەڵکو و کاریگەر بم چونکە ئەزمونم هەیە نزیکەی دوو ساڵە لەگەڵ بڵاوکراوەکاندا هات و چۆمان هەیە و لە هەموو بێنە و بەردەیەکیان شارەزام باوەڕ بکەن کاوانە مەجیزە ناکەن آخر بۆ شتێک بۆ خۆمان نەپچڕین نابێت هەروە دەرفەت لەدەست بدەین خۆم دووسێ کتێبەزانم کە بە کەسم نەوتووە لە هەر یەکێکیان هەر تەنیا بەناوهێنانیان بۆ مەبەستی وەرجێڕان و بڵاوکردنەوە ڕەنگە سەد ڕۆبڵم دەست بکەوێ بەرهەمی تر هەیە تەنانەت بۆ 500 ڕۆبلیش ناوی ناهێنم ئەڵێن چی؟ تازە گەر بە هەندێک کەس بڵێم لەوانەیە گومان بکەن خەڵکێکی ئەمەندە گەوجن. هەموو دەردی سەریە کە پەیوەندی بە چاپخانە و کاغەز و فرۆشتنەوە هەیە ڕووبەڕووی منی بکەنەوە. هەموو کون و کەلەبەرەکانی ئەزانم، لە بچووکەوە دەست پێ بکەین بە گەورە ئەگەین. هەر هیچ نەبێ خەرجی ڕۆژانەمانی تیا بێت و بێگومانم کە زەرەر ناکەین. چاوی دونیا ئەدرەوشان و وتی، دیمیتری پراگڤیچ، هەموو ئەو شتانەی کە تۆ وتت، من زۆر پێم باشن پۆل خێریا ئەلکساندرۆڤ ناوتی هەڵبەتە من هیچ لەم مەسلەی نازانم ئەشێت باش بێ وەێ بار حاڵ خواخۆی زانێت چۆنە کارێکی تازێ و ڕوو لە نادیارە دیارە ئێمە ناچارین لێرە بمێنینەوە هیچ نەبێت بۆ ماوەیەکی کەم تەماشایەکی ڕودیاشی کرد دنیا پرسی کاکە تۆڵی چی ڕاستکۆلنییکۆ وەڵامی دایوتی من وای بۆچم بیرێکی زۆر باشی کردوتەوە هەڵبەتە ئێستا جارێ پێویست ناکە بیر لە دروستکردنی بنکێکی بڵاوکردنەوە بکەینەوە وە لێتوانین زۆر سەرکەوتوانە پێ شش کتێ بڵاو بکەینەوە خۆشم بە بەرهەمێک ئەزانم کە بێگومانم فرۆشتنی زۆرە بێ لە لایەنی ڕازومیخینیشەوە دڵنیا بن خۆی ئەزانێ چی ئەکا بەهەرحاڵ دەرفەتی زیاترمان هەیە بۆ قسە لەسەر کردنی ڕازومیخین بە دەنگی بەرز وتی بژیت کەواتە گوێ بگرن لێرەدا هەر لەم تەلارەدا ئاپارتمانێک هەیە هی خاوەنی ئەم شوێنەیە ئاپارتمانێکی تایبەتی و جیاوازە و ڕێگای نایەتەوە سەر ئەم ژوورانە هەموو شتێکی تێدا نرخەکەیشی گونجاوە و دنیا بە ساکاویەکی تێکەڵ بە بڕوا پێ نەکردنەوە تەماشای کاکی کرد ڕودیا کلااوەکەی بەدەستەوە و ئامادەی چوونە دەرەوە بوو بە دەنگێکی سەیرەوتی پێچێت بتانەوێت لە گۆڕم نێن یان بۆ هەمیشە ماڵ ئاواییم لەگەڵدا بکەن پاشان زەردەخەنێکی کرد کە لە ڕاستیدا زەردەخەنێژ نەبوو بێ ئیرادەوتی چێت سوزانێ ڕەنگامە دواجار بێ کێکدی ببینین ئەو ئەیویست ئەمە تەنیا بۆ خۆی بڵێ کەچی بیرۆکەکە هەر لە خۆیەوە بە دەنگی بەرز وترا دایکی هاواری لێکردوتی تۆ چیتە دنیا بە دەنگێکی تایبەتی و پرسی ڕودیا بۆ کوێ ڕۆیت ڕاستکۆنیکۆڤتی هیچ هەبێت بڕۆم وەڵامەکەی هیچی بەدەستەوە نەدا و وای ژووتی ئەدوت خۆشی بەگومان بێ لە وتنی بەڵام لە دەم و چاوی داوا دەرەکەوت کە بڕیاری تەواوی دابێ ڕاستکۆلنیکۆڤ وتی کاتێک کە بۆ ئێرە هاتم ئەمیوست بڵێم بەێ و بە تۆ دنیا ئەمیوست بڵێم کە بۆ ئێمەوا باشترە تا ماوەیەک لە یەکتری دووربین من حاڵم باش نییە ناڕەحەتم پاشان دێم خۆم دێم هەر کاتێک بتوانم لەبیر من و خۆشمەوێن لێم بگەڕێن با بە تەنیا بژیم من ئەم بڕیارم پێشتردا بوو ئەمە بڕیارەکە پاش گەزبوونەوەی تیانە هەرچییەکم بەسەر دێ لەناو بچم یان نا حەزەکەم تەنیا بم بە تەواوی لە بیر خۆتانم بەرنەوە ئەمەیان باشترە بە دووەم دامەگەڕێن هەر کاتێک کە پێویست بوو خۆم دێم یان ئاگادارتانەکەمەوە بەڵکومە مشتێک لە نوێ ببوژێتەوە بەڵام لە ئێستادا ئەگەر خۆشتانەوێم لێم ببورن ئەگینا نەفرەتان لێکم کاکە ئەی ئێمە چی بکەین؟ ڕاسکۆڵنیکۆف کەمێک لێی ڕاما و بە دەنگێک کە لە ڕاستی دا ئەدووت خۆیشی نازانێ چی ئەڵێ دووتی، هیچ نییە، دێم بۆلاتان، سەرتان لێ دەم. دنیا قیژاندی وتی، بێ هەستی خۆپەرست، دڕەندە! ڕازومیخین تون دەستی دنیای وشی و بە گوێی دا چرپاندی وتی، شێتە شێت، نەک بێ هەست، ئەقڵی لە دەست داوە. بەڕاست هەستی پێ ناکەی؟ تۆش هەستت نییە ئەگەر بەمە نەزانی پاشان ڕازۆمیخین ڕووی لە پۆلکەریا ئەلکسسانندۆڤ ناکرد کە دوت لە جێگاکەی خۆیدا بەستێتی و پێیوت هەر ئێستا گەڕێمەوە لە ژوورەکە چوە دەرێ ڕاستکۆڵنییکۆف لە کۆتایی ڕاڕەوەکەدا چاوەڕێ بوو بۆ یەکجاری پێ دەڵێم هەرگیز لەبارەی هیچ شتێکەوە لێم مەپرسە چونکە من وەڵامی تۆم لا نییە مەیەرە لام ڕەنگە خۆم بێم بۆ ئێرە واز لە من بهێنە بەڵام واز لەوان مەهێنە تێمەگەی ڕاڕەوەکە تاریک بوو ئەوان لە نزیک چراکە وەستا بوون بۆ چرکە ساتێک لە یەکتریان ڕوانی ڕازۆمیخین بە درێژایی تەمەنی ئەو چرکەساتەی لە یاد ناچێ. ڕوانینە ئاگرین و تیژەکەی ڕاستکۆلنیکۆف ئەدوت تا دێت توند و بەهێزترە بێت و ئەچێتە ناو قوڵایی گیان و دەروونی ڕازۆمیخینەوە. لە پڕێکدا ڕازۆمیخین مچڕکێکی پێ دەهات وەک ئەوەی شتێکی سەیر کەوتبێتە نێوانیانەوە، وەک بیرۆکێکی بە ئاماژە بێت لە نێوانیاندا شتێکی دزێو و ترسناک کە هەردووکیان پێی بزانن. ڕاز و مێخین ڕەنگی مردووی لێ نیشت لە پرێکدا ڕاستکۆلنییکۆف بە ڕوێکی گیراوی نەخۆش ئاساوتی ئێستا تێگەیشتیت دەبگەڕێرەوە بۆ لای ئەوان ئەمەی وت و خێرا پشتی تێکرد و لە ماڵەکە چوە دەرێ ئیتر من باز لەوە ناکەم کە دوای ئەوە چی لە ماڵی پۆلخەریە ئەلکسسانندۆڤ ناڕوویدا چۆن ڕازۆمیخین گەڕایە و لای ژنەکان و دڵیدانەوە سوێند و دڵنیاکردنیان لەسەر حەسانۆی ڕاسکۆڵنیکۆف ڕازومیخین لەوە دڵنیای کردن کە ڕودیا هەموو ڕۆژێک سەردانیان ئەکات و ئەیوت ئەو زۆر زۆر نەخۆشە و نابێ توڕە بکرێ بەڵێنی ئەوەیشی دا کە خۆی ئاگاداری لێ بکات و پزیشکێکی چاکی بەرێتە سەر باشترین پزیشک هەروەها لیژنەیەکی پزیشکی بۆ ساز بکا. ڕاستکۆلنییکۆف بەرەو ماڵی سۆنیا تێکێشا کە لە پاڵ ڕووبارێکدا بوو خانوویەکی سێقات کۆن و ڕەنگ سەوز هەرچۆنێک بوو پاسەوانەکەی دۆزیەوە و ناونیشانێکی سەرپێی ماڵی کاپێر ناومۆڤی خەیاتی بەدەسێنا دوای ئەوەی لە گۆشەیەکی حەوشەکەدا ڕێگەی نەردەوانە تەنگ و تاریکەکەی دۆزیەوە چووە سەرەوە گەیشتە نهۆمی دۆم و چووە هەیوانێکەوە کە بەسەر حەوشەکەدا ئەیڕوانی کاتێک لە تاریکەکەدا سەرگەردان و نێزانی چۆن ماڵەکەی کاپێر نامۆڤ پەیدا بکە لە ناکاودا سێ هەنگاو لەو لایەوە دەرگایە کرایەوە ڕاستکۆلنییکۆف زوو بە دەرگاکەەوە نووساب دەنگی ژنێکی ترساو هات و پرسی ئەوە کێیە؟ ڕاستکۆلنیکۆف وەڵامی دا وتی منم هاتووم بۆ لای تۆ چووە ڕاڕەوە بچکۆلەکەوە لەوێ لەسەر کورسێکی شکا و مۆمێک لە مۆمدانێکی مسی قوپاودا سووتا سۆنیا لە جێگاکەیدا چەقی هاوارێکی کیپی لێوە هات وتی ئەمە تۆیت ئای خوایە ڕاستکۆلنیکۆفتی کامێ ژوورەکەت هەستی بە شەرم و هەڵچوون و شادمانیە کرد ڕاستکۆلنییکۆف خێرا ڕووی لێ وەرجێڕا لەسەر کورسێکی بەردەم مێزێکەوە دانیشت بە نیگایەکی خێرا هەموو ژوورەکەی پشکنی ژوورەکە گەورە و بنمیچێکی زۆر نزمی هەبوو ئەمە تاقە ژوورێک بوو کە لە خانوەکەی کاپێرنامۆڤ جیابووەوە دەرگای هاوبەش و هەمیشە قفڵ لێدراویان کەوت بۆ دیواری لای چەپەوە لە بەرامبەردا لە دیواری لای ڕاستەوە دەرگایەکی تر هەبوو کە بەردەوام ئەویش بە قفڵ داخرابوو لەو لای خانوەکەوە دراوسەیەکی تریان هەبوو ژمارەکەیان جیاواز بوو ژوورەکەی سۆنیا زیاتر لە ئەمباریە کرد شێوەی چوارگۆشەیەکی ناڕێکی هەبوو بۆیە دیمەنەکەی ناجۆر ئەینوان دیوارێکی کەل و کۆم کە بە سێ پەنجەرەوە بەسەر ڕووبارەکەدا ئەیڕوانی، لەم سەرەوە بۆ ئەو سەری ژوورەکە کشابوو، سوچێکی ژوورەکە بە گۆشەیەکی تیژ کۆتایی هات و بە تەواوی نازانرا تا کوێ ڕوا. لەبەر ڕووناکایی کەمی مۆمەکەدا نەتەتوانی شتەکان لە یەکدی جیا بکەیتەوە، بەڵام گۆشەکەی تر بە پێچەوانەی ئەوەوە زیاد لە پێویست فراوان بوو، لە هەموو ئەو ژوورە گەورەیەدا تا ڕادەیەک هیچ کەرەسەیەکی ماڵی تیا نەبوو. لە سوچێکی لای ڕاستەوە تەختە خەوێک و لە پاڵیەوە نزیک بە دەرگاکە کورسێک دانرابوو لە پاڵ هەمان ئەو دیوارەدا کە تەختە خەوەکەی لاوە بوو هەر نزیک بەو دەرگایی کە ڕۆشتە ماڵە دراوسێکەوە مێزێکی سادەی دار سفرەیەکی شینی لەسەر داخرابوو لە پاڵ مێزەکەدا دوو کورسی پۆش و لە پاڵ دیوارەکەی بەرامبەر و نزیک بە گۆشە تیژەکە دۆڵاوێکی بچووک کە لە داری سادە دروستکرا بوو لەو ناوە خاڵیەدا چ جێگایەکی ناگرت دانرابوو. ئەمە هەموو کەرسە و مۆبیلیاتی ناو ژوورەکە بوو، لە سوچێکی ژوورەکەدا کاغەزی زەردی دیواری کۆن و بەکارهاتوو لە ڕەشی دابریسکایەوە. گومان لەوەدانیە کام ژوورە لە زستاندا شێدار و نیشانەی هەژاری پێوە دیار بوو، تەنانەت بە دەوری جێخەوتنەکەدا پەردەیەک نەکێشرابوو. سۆنیا بێدەنگ بە میوانەکەیدا هەڵیڕوانی کە بە وردی و بێ ئەوەی شەرمی لێ بێ تەماشای ژوورەکەی ئەکرد وای لێڕوانی سەرەنجام لە ترسا وەک لە بردم دادوەر و فەرمانڕەوایەکدا چاوەڕێی چارەنووسی خۆی بکا کەوتە لەرزین ڕاسکۆڵنیکۆف کە هێشتا سەری هەڵنەبڕی بوو تەماشایەوە بکا پرسی درەنگ هاتووم بۆ بە سعات یانزە سۆنیا لەبەر خۆیوتی بەڵێ پاشان وەک ئەوەی تەواوی ڕێگا چارەکەی لەمەدا بێ بە پەلەوتی ئاه بەڵێ سعات یانزەیە هەر ئێستا سعاتی دراوسێکەمان لێدا خۆم گوێم لێ بوو بەڵێ سعات یانزەیە ڕاستکۆڵنییکۆف بەڕوویەکی گرژەوتی ئەمە دواجارە دێم بۆلات لە ڕاستیدا ئەمە یەکەم جار بوو بچێتە ئەوێ ڕەنگە ئیتر نەتبینمەوە سۆنیا وتی سەفەرەکەی ڕاستکۆنیکۆڤ وتی نازانم سبەی دەرەکەوێ سۆنیا بە دەنگێکی لەرزۆکۆ پرسی کەواتە تۆ بەیانی نایت بۆ لای کاترینا ئیڤانۆڤنا ڕاستکۆنیکۆڤتی نازانم هەموو شتێک بەیانی دەرەکەوێ بەڵام قسەکە لەمەدا هاتم شتێکت پێ بڵێم ڕاسکۆلنیکۆف نیگایەکی خەیاڵاوییانەی کرد و لە پڕێکدا لەوە بە ئاگا هاتەوە کە خۆی دانیشتووە سۆنیا هەر بەرامبەری بە پێوە ڕاوەستاوە بۆیە کتوپڕ دەنگی گۆڕا بە هێوری و میهرەبانێ وتی بۆ هەستاوی دابنیشە سۆنیا دانیشت ڕاسکۆلنیکۆف بۆ چرکەیەک ڕووخۆش و تا ڕادەیەک بە سۆزەوە لێی ڕوانی وتی تۆ چەند لاوازیت تەماشای دەستت بکە زۆر شەفافن پەنجەکان لە پەنجەی مردووە چێ دەستی سۆنیای خستە ناو دەستی سۆنیا زەردەخەنێکی ناتەواوی کردوتی من هەمیشەوا بووم ڕاستکۆنیکۆڤوتی لەو کاتانێشدا کە لە ماڵی کەس و کارت بوویت سۆنیاوتی بڵێ ڕاسکۆڵنیکۆڤ وتی، کەواتە، هەڵبەتە. دیسانەوە کوتوپڕ دەموچاو و دەنگی گۆڕا. جارێکی تر بە ژوورەکەدا هەڵیڕوانی و وتی، تۆ ئێرەت لە کاپرنامۆف بەکرێ گرتووە؟ سۆنیا وتی، بەڵێ. ڕاسکۆڵنیکۆڤ وتی، ئەوان لەولاوە لە پشت دەرگاکەوەن؟ سۆنیا وتی، بەڵێ، ژوورەکەی ئەوانیش هەر ئاوایە. سۆنیا کە پێچ و هێشتا نەهات بێتەوە سەرخۆی و نێزانی مەسلەکە چییە وەڵامی داوتی خاون ماڵەکە گەلێک باش و میهرەبانە هەموو ئەم شتانێشی ئەون خێزانەکە هەموو دڵسۆزن و زۆر جار مناڵەکانیان دێنە لام ڕاستکۆنیکۆڤتی ئەوانن کە زمانیان ئەیگرێ سۆنیا وتی بەڵێ مێردەکە زمانی ئەگرێت و کەمێکیش ئەشەلێ ژنەکەشی هەروایە نەکەر زمانی بیگرێ بەڵکو لەوە چێ نەتوانێت بە تەواوی پیتەکانیش بڵێ زۆر دڵسۆزە مێردەکەی لە نۆکەرە کۆنەکانە حەوت مناڵیان هەیە تەنیا کوڕە گەورەکەیان زمانی ئەیگرێ ئەوانی تر نەخۆشن بەڵام زمانیان نایگرێ دوایی بە کەمێک سەرسوڕمانەوە پرسی تۆ چۆن لەبارەی ئەمانەوە ئەو شتانە زانی ڕاسکۆلنکۆڤ وتی باوکت هەموو ئەم شتانی بۆ باس کردوم هەموو شتێکی لەبارەی ئێوە پێوتوم باسی ئەوەی بۆ کردوم کە چۆن تۆ سعات شش چویتەتەتە دەرەوە و سعات هەشگەڕاویتەوە ئەوەیشی بۆ باس کردوم چۆن کاترینا ئیڤانۆڤنا لە بەردەم جێخەوەکەتدا کەوتۆتە سەر ئەژنۆ سۆنیا کەمێک بێتاقەت بوو بە گومانەوە لەبەر خۆیوتی وەزانم ئەمڕۆ دیومە ڕاستکۆنیکۆڤتی چێ ئەڵێ چی نا تەنانەت بەکەمە ترسێکەوە لە ڕاستکۆلنییکۆف ڕوانی ڕاستکۆلنییکۆڤتی کەواتە خۆشتەوێ سۆنیا کتوپڕ وەک دەستی ئازاری هەبێ گرمۆڵی کردوون بە دەنگێک کە بۆنی سکاڵای لێ هەروتی ئەو باشە هەڵبەتە ئاه تۆ ئەو ئەگەر تۆ بدناسیایە آخر هەر تەواو لە مناڵە چێ بە تەواوی ئەقلی تێک چووە لە بەدبەختی لە کاتێکدا کە چەند ئاقڵ بوو چەند زرنگ بوو چەند دڵسۆز بوو تۆ هیچ هیچ نازانیت ئاه سۆنیا ئەمشانەی زۆر بە ناومێدیە وت غەمبار و پەشۆکاوە هاتە بەرچاو لە ناڕەحەتیدا دەستی هەڵگوڵف ڕوومەتە ڕنگ پەڕیوەکەی دیسانەوە سووردا گەڕانەوە لە چاویدا نیشانی خەمێکی زۆر دەرەکەوت دیار بوو سۆزەکان تەواو دەرونیان هێنا بۆ جۆش حەز دەکرد شتێک بڵێ داخی دەروونی بڕێژێت و پشتیوانی لە کاترینا ئیڤانۆڤنا بکە لە پرێکدا کڵپەی سۆزێکی زۆر گرم کە لە کوژانەوە نێت بەسەر دەم و چاوی و دەرکەوت وتی لێدان تۆڵی چی خوایە لێدان با بڵێن باشە لی داوم اینجا چییە دەی چییە تۆ هیچ هیچ نازانیت ئەو ئەوەندە بەدبختە ئای کە بەدبەختە نەخۆشیشە ئەو وێڵی دوای دادپەروەریە پاکە بڕوای وایە بێت لە هەموو شتێکدا دادپەروەری هەبێت ئەو دادپەروەری گەرەکە تەنانەت ئەگەر ئازاریشی پێ بگەێنیت نادات پەروەری ناکە ئەو وای نابینە کە مرۆڤ نەتوانێت هەمیشە دادپەروەر بێ لەم لایەنە و تووڕێ بێ تەواو وەک مناڵ وەک مناڵ دادپەروەرە دادپەروەر ڕاستکۆنیکۆڤ وتی باشە تۆ چیت بەسەردێ سۆنیا تەماشایەکی پرسیار ئامێزی لێکرد ڕاستکۆنیکۆڤ وتی آخر آخر ئەوان بە تەنیا تویان هەیە ڕاستە کە پێشتریش هەموو بارەکەیوان بە کۆڵی تۆوە بووە تەنانەت ئەو خوالێخۆشبووە بۆ خمارشکێنی هاتوتە لای تۆ باش ئەی ئێستا چۆن سۆنیا بە خەمباریەوتی نازانم ڕاستکۆنکۆڤوتی ئەوان هەر لێرە ئەمێنەوە سۆنیاوتی نازانم ئەوان قەرزاری خاوەن خانووکانن ئەمڕۆ گوێم لێ بوو خاون ماڵەکان بە دەنگی بەرزەیوت ئەبێت بڕۆنە دەرەوە کاترینا ئیڤانۆڤنایش ئەڵێت لەوێ نامێنێتەوە ڕاستکۆنکۆڤتی چۆن ئەوێرێت ئەو قسێ بکە پشتی بە تۆ قایمە لە پرێکدا سۆنیا وەک کەناریەک یان وەک باڵندێکی بچووک کە بێزار بوو بێ دیسانەوە نیگەران و تەنانەت ڕق گرتێوتی ئاغنا قسەی وامەکە ئێمە یەکێکین ژیانێکی هاوبەشمان هەیە لە ڕاستیشدا ئەتوانێت چی بکە ئەتوانێت چی بکە چی سۆنیا هەر بەو گەرمی و تووڕەیەوە بەردەوام بوو لە پرسیارکردنەکەوتی ئەگەر بتزانیایە ئەمڕۆ چەند گریاوە ئاوەزی تێکچوو بوو تۆ بەوەت نەزانیوە بەڕاستی تێکچووە هەندێک جار وەک مناڵ نیگەرانی دایەگرێ تا سبەینێ هەموو شتێک بە شێوەیەکی شایستە لە جێگەی خۆی دابێ خۆراک تاو بەش بکات و خوانەکان پڕ بن جاری وایش هەیە دەستی هەڵەگڵۆفێت خوێن هەڵێنێتەوە ئاگری و لە پرێکدا لە تا و ناومێدی سەری خۆی بە دیواردا کێشێ پاشان جارێکی دیهێورەبێتەوە ئومێدی بە تۆیە ئەڵێت ئێستا تۆ کۆمەکیەکەی بۆی هەرچۆنێک بێ لە شوێنێک هەندێک پارە قەرز بکات و بڕاتەوە شارەکەی خۆی ئێمەش لەگەڵ خۆیدا ببات و لەوێ بۆ کچانی خێزانە خانەدانەکان و قوتابخانە بکاتەوە منیش بکاتە سەرپەرشتیاریان ئەوسا ژیانێکی تازە و قەشنگ دەست پێ بکاتەوە ماچ مەکات و لایە مێزم ئەگرێ و دڵمەداتەوە لە ڕاستیشدا بڕوای بە هەموو ئەمانە هەیە نازانی چەندە بڕوای بە خەونەکانی خۆی هەیە بۆکرێت چەند و چوونی لەگەڵدا بکەیت هەرگیز بە درێژایی ڕۆژەکە خۆی سەرقاڵی پاک و خاوێنی و چاکردنی تابوتەکە بوو تەنانەت بەو بێهێزی خۆیەوە تابوتەکەی ڕاکێشایە ژوورە و ئیتر خۆی کەوت ئەمڕێش هەردووکمان چوین بۆ بازار تا پێڵاو بۆ پۆلیچکا و لینا بکڕین چونکە پێڵاویان بە پێوە نەماوە بەڵام پارەمان کەم پێ بوو زۆر کورتیێنە ئەو پێڵاوی زۆر جوانی بۆ هەڵبژارد بوون لەبەرەوەی وەخۆ دەزانی ئەو خاوەن سەلی قەوزەوق بۆیە هەر لەوێدا لە دوکانەکەدا دایە پڕمەی گریان هەر لە بەردەم دوکاندارەکەدا چونکە پارەی کەم پێ بوو ئاخ نازانی دیمەنەکەی چەند کاری گەر بوو ڕاسکۆلنیکۆف زەردەخەنێکی تەوساوی هاتێ وتی چاکە کەواتە ئاشکرایە تۆ مەبەستەوە بژیت سۆنیا دیسانەوە هاواری لێستاوتی تۆ دڵت پێی ناسووتێت بەزەیت پیانایەتەوە ئاخر تۆ منەزانم دوافلسی خۆتتدایە بێ ئەوەی هێشتا شتێک لەبارەیەوە بزانیت خۆگەر هەموو شتێک ئەبینی و ئەتزانی ئەوسا ئاهی خویە ئەگەر ئەتزانی چەند جار من ئەوم کردۆتە گریان هەر هەفتەی پێشوو وای لە خۆم تەنیا یەک هەفتە پێشەوەی باوکم بمرێت من چ کارێکی زاڵمانە کرد تا ئێستا چەند جارێک ئەو کارم کردووە کە ئێستا بیر لەو ڕۆژانەکەمەوە خەم و ئازارێکی زۆر تێمەگەڕێ جۆگرانی ئازیز لە ئەڵلقەی داهاتوودا